ئایەت دابەزی و وا ئەفەرمێ داوای قەرزمان لێکە پێغەمەر صلی الله عليه وسلم فەرمی بەڵێ دەودەی پێغەمەری خوا دوو بێستانم هەیە حائیط یعنی بێستان دوو بێستانم هەیە یەکێکیان لە عالیە و یەکیان لە سوفلایە ئەوە هەردووکی بۆ خی تەبارەکە و تەعالا و خۆ تەوزیعی گەبیدە ئەو مسلمانانە پێغەمەر صلی الله عليه وسلم فەرمی یا ئەبا دەحداح یەکێکیان بگرەوە بۆ خۆت بۆ ماڵ و مناڵەکەت ئەوەی تریان لەم دویەوە نەچووە ناو بێستانەکە وتی یا ئومە دەحداح دوسێ جا بانگی کرد وتی بەڵێ یا ئەبا دەحداح وتی ئەم بێستانەمان فرۆشتووە و دامانە بەخوای پەروەردگار وەرە دەرەوە ئەوەیشی پێتانە داینن ئەو خورمایی کە کردوتانەتەوە خێزانەکەی ئافرەتی چاک ڕوسپی بێت و ڕوسپیشە داواکەم لە ڕەب العالمین خێزانەکان ئێمەش وابێ خێزانەکەی بە مناڵەکانی وت کخ کخ ئەوەی لە دەمیان دەرێکرە دەرەوەی دین ئێمە نیە ئەمە ئێمە بە قەرز دامانەتە ڕەب العالمین